ئەو ئیمزایەی کە پاشای پێشوو لەسەر ملوانکەکەی دانابوو، هەموو ڕاستگۆیەکانی ئەلفرێدۆی ئاشکرا کرد، بەڵام خۆشیەکەی ئەلفرێدۆ تا سەر نەبوو. نەخۆشیەکەی زۆری بۆ هێنا و هەواڵی کۆچی پێ ڕاگەیاند، لە دوای ئەوە خۆشەویستان و خوشکە ئازیزەکەی جێهێشت، پاشان کۆتا وشە ناسکەکانی بە گوێی ڕۆمێی ئازیز دا چرپاند، ڕۆحە پاک و ئاڵاکەی بەخشیەوە پەروەردگاری خۆی. ئەلفرێدۆ تۆ لە کوێی ئێستا گوێت لە منە ئەلفرێدۆ ڕۆمیۆ ها پێویستە خەونە جوانەکانمان بەیەکەوە بهێنینە دی هاوڕێ خۆشەویستەکەم پشت بە تۆ ئەبەستم ڕۆمیۆ گیان لە بیرت نەچێ بۆچی بە تەنیا بە جێم دێڵی ئەلفرێدۆ بوەستە ها خۆ ئەمە بیانییە ها ئەلفرێدۆ ئەمڕۆ خۆری نەبینی ئەلفرێدۆ ڕۆمیۆ نەیدەزانی چۆن کاتەکانی بەسەر ژیانیدا دەڕوات توانای ئەوەی نەمابوو ڕاستی و خەونەکانی لە یەک جیا بکاتەوە هێز لە لەشیدا نەمابوو بە خەیاڵدا دەڕۆشت وەک کەسێک لە ناو تەم و غوماردا بزر بووبێت چاوەکانی هیچ تارمایەکی نەدەبینی. ئەوە چی بووە؟ باشە چی بەسەر هاتووە؟ دایە هەڵسە ڕۆمیۆ، خۆ ئەمە نیوەڕۆیە، دەی زووکە بڕۆ کارەکەت. ئەوە چیت بەسەر هاتووە کوڕە؟ بۆ قسە ناکەی؟ زمانت لاڵ بووە؟ زیرێ بێنە لێی گەڕێ. ئێ چی بەسەر هاتووە؟ بۆچی هێشتا بە هەواڵەکەت نەزانیوە؟ دوێنێ شەو زۆر زۆر لەسەری سەخت بوو چونکە باشترین هاوڕێی کۆچی دوایی کرد ها؟ چی مەبەست ئەلفرێدۆیە باوکە؟ بڵێ زۆر بەداخەوە. ئەم هەواڵە دڵتەزێنە نەیدەتوانی خۆی بشارێتەوە بەڵکو بڵاو بووە بە گوێی هەموو منداڵەکاندا. ها ئەوە چی دەڵێی؟ ئەنتۆنیۆ، توخوا بڵێ ئەمە ڕاست نیە و گاڵتەیە. منیش حەزم دەکرد ئەمە ڕاست نەبایە دانتی، بەڵام ببورە ئەمە وایە. ئەی خوایە گیان من ئەمە باوەڕ ناکەم. توخوا شتێکی تر بڵێ ئەنتۆنیۆ، نا. تۆ بۆ وا بێدەنگی لێگەڕێن خەمێکی گەورەیە. تۆ بووی هیوا و خۆشی لە دڵی من ئەچاند دڵنەواییت پێ ئەبەخشیم بەڵام ئستا کێ لە دوای تۆ ئارام ئەبەخشێ بە من بۆ بەرگەگری لە ئەشکەنجەکان خوای گەورە سۆزی زۆرت بەسەردا ببارێنێ. هەردەم لەگەل من ئەمێنێ هەرگیز لە یادت ناکەم. بیانکا، ئەلفرێدۆ کاری لە هەمووان کرد، کەسمان ناتوانی لەبیری کا. کوڕێکی ڕەوشت بەرز بوو، خەونەکانیشی زۆر بوون، ئەگەر بمانەوێ هاوڕێی بەوەفای ئەو بین. پێویستە خەونەکانی بهێنینە جێ وا تێدەگەم ڕۆمیۆ سەرجەم هاوڕێکانی دەتوان خەونەکانی بهێنە دی یانکە ڕۆمیۆ کوڕێکی بەوەفا و دڵسۆزە ئەو لە خۆشەویستترین هاوڕێکانمە تۆ پێویستە لەمانەی هاوڕێەتی بگەیت ئەم کارەش زۆر زۆر گرینگە. ڕۆمیۆ هاوڕێکانی زۆر خۆش ئەوێت و هەرچی لە توانایدا هەبێ لە پێناویاندا ئەیکات. ئەو کوڕێکی ئازایە و جێگای باوەڕە و پشتی پێ ئەبەسترێ. وابزانم خۆشت ئەمەت لا ئاشکرا ئەبێ. ئەلفرێدۆ، بێگومانم کە ڕۆمیۆ ڕێگای تۆ تەواو ئەکات و خەونەکانت هەمووی ئەهێنێتە دی. متمانەم پێی هەیە هەر وەک متمانەم بە تۆ هەبوو. براکەم. تخوا یارمەتیم دە ئەوەی ڕوویدا منیش زۆر پێغەمبارم وا حەز دەکەم خەوێکی ناخۆش دەبینم بەخوا وایە ئەمە کارە ساتە تخوا ئەلفرێدۆ مرد ها من وا هەستەکەم زۆر بێهێزم دانتی توانای ڕۆشتنم نەماوە ها ڕامیا تۆ لەکوێی ڕامیا تخوا وەرە زووکە لەگەڵمان هاوڕێکان زاوەڕێتێت ئیزیکۆ باری بۆ تووشی ڕووخانێکی گەورە بوونە لە پاش بیستنی هەواڵەکە ئەبێ کارێ بکەین لە پێناویان دەی وەرە ڕۆمیۆ ئێمە زۆر پێویستمان بە تۆە دەی تخوا زووکە ها من ها ڕۆمیۆ ئێمە ئێستا پێشتر زۆرمان پێشەوەیەکەیە بۆ دەستەکەمان دەی توخوا ڕۆمیۆ ئێمە متمانەمان بە تۆیە بێت تۆ بێ سەرۆکمان لە دوای بزرێتەوە من لە دوای ئەو ببمە سەرۆک هەرگیز ناتوانم شتی وا بکەم هەرگیز شتی وا ناکەم ڕۆمیۆ بوەستە نابێ جیا لێرەوە کۆتایی بێ. بابەتێک هەیە پێویستە بە یەکەوە باسی بکەین ڕۆمیۆ ئەنجامدانی ناشتنەکە چی ناشتن؟ ئەلفرێدۆ وەفاتی کردووە ئەبێ لە خۆڵا بینێژین کە ئەمەش کەمترین ئەرکە کە پێویستە لە پێی ناویدا بیکەین جا ئێوەش دەزان کە ئەم کارە پاری پێویستە. من زۆر دڵتەنگم نیکیتا ئەلفرێدۆی هاوڕێمان مرد من تێگەیشتم مەبەست چییە پێویستە بەسەر ناخۆشەکاندا زاڵ بین و بەرامبەر ڕاستیەکان بوەستین بەخوا گرانە باوەڕم پێ بکە گوێ بگرە نیکیتا، گریان زۆر لەمە ئاسانترە. نا، ناگریم. ئەلفرێدۆ لەگەڵ ئەم هەموو ئازارەی هەیبوو، نەئەگریا. ئێمە چۆن بگرین؟ پێویستە لەوەوە فێر بین. ها؟ نیکیتا دیدانە کوڕینە هێشتا بێ هیوان ئێوە هەرگیز هاوڕی ئەلفرێدۆ نین ئەوە چیتان بەسەر هاتووە باشە بۆ زرتان تەڕ بووە زۆر سەرمایە من لە سەرما ناترسم ئەگەر ئێوە هاوڕێ ئەلفرێدۆ بان هەرگیز واتان نەدەکرد گوێم لێ بگرن هاوڕەکانی ئەلفرێدۆ لاواز نین و ئەوان ڕوبەڕووی ژان دەبنەوە بە بتمانەوە هەروەک خۆی ئەوان بە مردن ڕازین چونکە ئازان کەس لە قەدەری خوا ڕزگاری نابێ تکا لێ دەکەم نیکیتا نامەیەک بنووسە نامە بۆ چێ بۆ ڕۆمیۆ ئێمەی دوکەڵکەش پاککەرەوەکان داوا لە ڕۆمیۆکەین کە شەڕێ بکا لەگەڵمانا. هاا؟ ئەگەر لەم شەڕەدا بدۆڕێنی لە دەستەی گورگەکان دەرت دەکەین. هاا؟ دەرمەکەن؟ ئەگەر لە شەڕەکە سەرکەوتیت ئەتکەین بە سەرۆکی دەستەکەمان. ئەوە هاتی؟ چی ڕوویداوە؟ ئێوە بۆ ئەتانەوێ شەڕ بکەن لەگەڵم؟ چیتان بەسەر هاتووە؟ من تێناگەم. من پێت دەڵێم تۆ ناتوانی بەرەنگاری ڕاستیەکان ببیەوە. ئەمەش لە هاکەرە دوکەڵکە شپاکەرەوەکان نییە. تێگەیشتی؟ من؟ تۆمان نایە لەناوماندا. خەندە لەسەر لێوەکانی بزر نەدەبوو لەگەڵ ئەوەش کە دەیزانی مردن لە دوایەتی تۆ سێری دەموچاوت کە ئەتێ لە ڕاستەکان هەڵبیت تێم بگەن ئێمە متمانەمان بە تۆ ئەمانەی ببی بە پێشەوامان ئەرە ئەمەش بوو مەبەستی ئەلفرێدۆ ئەمە تۆ تا ئێستا تێنەگەشتی؟ ئێستا خۆژان ڕەنەوەستاوە پێویستە نەکەوێ ژێر چنگی بێ ئومێدی بێستە سەر پێ و ڕوبەڕوو ژیان بۆستا پێ دەڵم هەستا ترسنۆک من ترسنۆکم بەڵێ ڕۆمیۆ بۆچی تۆ دڵتەنگی بەم شێوەیە؟ ئەلفرێدۆ شانازی بە ڕۆمیۆ ئەکرد کە ڕووبەڕووی هەموو ناخۆشییەک ئەبۆوە. ڕۆمیۆ، ئایا زانی براکەم بۆ لەم دونیایە دەرچوو بە هێمنی و بە بێخەم؟ تۆ ئەزانی؟ فرێدۆ زۆر خەونی جوانی هەبوو هەر وەک خۆت ئەیزانی ڕۆمیۆ کێ هێنێتە دی ئەمێ هەمومان بەیەکەوە کار بکەین بۆ هێنانە دی خەونەکانی ڕۆمیۆ گیان تۆ زۆر شتی گرنگت فێر کردم تۆ حەز ناکەی من چەند پشت بە تۆ ئەبەستم ئازیزم ئەگەر تۆ نەبواە من هیچ شتێکم لە ژیاندا بۆ نە ئەهاتە دی ها نا نا شتی وا مەڵێ ڕۆمیۆ ئێمە هەردەم لەگەڵ یەکداین ئەگەر دووریش لە نێوانمان زۆر بێت ئەزانم تۆ هەرگیز لە بیرم ناکەیت و ئەوەش ئەزانم تۆ هەوڵێکی زۆر ئەدەیت بۆ بەدیهێنانی خەونەکانمان تخۆ پەیمانم پێ بدە ڕۆمیۆ گیان پەیمان بێ بۆیە هەرگیز لە بیری ناکەم هەردەم لە خەیاڵمایە و وتە و ئازایەتی ئەو هەرگیز لە بیر ناکەم ڕۆمیۆ بەڵێ بەڵێ هەموو توانایەکانی خۆم دەخەمە گەڕ بۆ هێنانەدی خەونەکانی ئەلفرێدۆ لە خەمی هەموومانا بوو بۆیە دەبێ خەونەکانی بهێنینەدی ئەی وانیە دانتی بەڵێ ئەمە ڕاستە ڕۆمیۆ، من لە هەر لە ئێستاوە لەگەڵت دەبم. ئیتر بەیەکەوە کار دەکەین. من هەر ئەوەم لێ چاوەڕوان دەکردی، ئێستاش دەی لێم دا. ها؟ لێم دا، بۆ ئەوەی بزانم تۆ بەڕاستە. دانتی! هم؟ با بە دڵی تۆ بێ. ها؟ تۆ سەلامەتی؟ دانتی، ئاه لێدانێکی بەهێز بوو. ڕۆمیۆ، تۆ بەڕاستی هاتیەوە سەر خۆت؟ ئهمم. زۆر چاکە بەخوا خۆشە. دەمانەوێت ببیت سەرۆکمان ڕۆمیۆ چونکو متمانەمان بە تۆ هەیە. هەر لە ئێستاوە ڕۆمیۆ پێشەوای ئێمەیە. ڕۆمیۆ پێشەوامانە، ڕۆمیۆ پێشەوامانە. هاوڕێکانم، من هەوڵەدەم وەکو ئەلفرێدۆ چاک بم لەگەڵتان. بەڵام دەبێت ئێوەش یارمەتیم بدەن. پەیمان ئەدەین. بەڵێ پەیمان بێ. ئێمە هەموومان لەگەڵتین ڕۆمیۆ. کاتێک ئێمە بەیەکەوەین ئەتوانین هەموو شتێک بکەین. ئەتوانین بەسەر هەموو ناخۆشیەکاندا زاڵ بین ئەی وانە؟ بەڵێ. دەی با بچین ناشنەکە ئەنجام بدەین چونکە ئەوە ئەرکی ئێمەیە بەرامبەر هاوڕێکەمان دەی بڕۆین با بڕۆین. ڕۆمیۆ بوو بە سەرۆکی دوو کەڵکێش پاکەرەوەکان یەکەمین کارشی کە لەسەری بوو ئەنجامیدا، شاردنەوەی ئەلفرێدۆی خۆشەویستی بوو، بەم جۆرە هەموو هاوڕێ و هاوکاری یەکتری هەستان بە کۆکردنەوەی پارە تا پێویستی کاری ناشتنەکەیان تەواو کرد و بۆ ڕۆژی دوایی پاش خۆرهەڵاتن هەموو ئەو هاوڕێ و خۆشەویستانەی ئەلفرێدۆ کۆبوونەوە بۆ گەیاندنی تەرمی ئازیزیان بە جێگای هەمیشەیی. ئەلفرێدۆ ئەوە ئەو کتێبەیە کە خۆشت دەویست خی گەورە ڕەحمت پێ بکە. قەدەری خوا لێکی کردین تا ڕۆژی دوایی. ئەلفرێدۆ کردەوە جوانەکان لەبیر ناکەم هەرگیز. ئەلفرێدۆ تۆ زۆر ئازابوویت و خەندەت لەسەر لێوانی ئێمە چاند. بووی متمانەت لە دڵی ئێمەدا چاند و توانا و باوەڕت بە ئێمە بەخشی هەر لەبەر ئەوەشە قەت لە بیرت ناکەین ئەلفرێدۆ گیان ڕۆمیۆ گیان تۆ زۆر شتی گرنگت فێر کردم تۆ حەز ناکەی من چەند پشت بە تۆ ئەبەستم ئازیزم ئێمەی ئەلفرێدۆ، تۆ هەردەم لە ناو ئێمەداژی پەیمان ئەدەمێکە کار بکەم بۆ بەجێگەیاندنی خەونە هاوبەشەکانمان ئازایەتی و دڵسۆزی تۆ نمونەی بەرزین بۆ ئێمە ئەلفرێدۆ من هەرگیز لەبیرت ناکەم هاوڕێی ئازیزم. ئەڵقەی داهاتوودا نمایشی سێرک دێتە ناو شار هاوڕێیان کێبڕکێ دەکەن بۆ گەیشتن بەم نمایشە بەڵام ئەوان پارەیان نییە. ڕۆمیۆ سەرۆکی دەستەکە، لێپسراوی یەکەمە بۆ چارەسەرکردنی ئەم گرفتە. بۆ ئەم مەبەستە ڕۆمیۆ هەڵدەستێ بە بڕیاردانێک و کێشەکەیان بۆ چارەسەر دەکات و بۆیان ئەسەلمێنێ کە ئەو سەرۆکی دڵسۆز و سەرکەوتووی دەستەکەیانە.